شەوی سێ سەد و پەنجا و نۆ. شەهرەزاد وتی وا ڕێکەوت کوڕە پاشا خۆی کرد بە ئوتێلێکدا گوێی لێبوو کۆمەڵێک پیاو قسەیانەکرد یەکێکیان وتی ئەڵێن پاشای فڵان شار خۆی و گەورە پیاوانی ئەچنە ڕاوشکار لە مێرگوزارێکدا لا ئەدەن بۆ حەوانەوە دوای کەمێک گەچن بەسەر پیاوێکی ناشریندا کە کچێکی زۆر جوانی پێبێ بەڵام لە هەمووی سیرتر ئەسپەتداری نێگەبێ کە لە داری ئەبەنووس دروستکراوە هێندە جوانە لە دنیادا لە وێنەی نییە خەڵکەکەشە پرسن کە ئاخۆ پاشا چی کردووە ئەویش ئەڵێ کە پاشا لە پیاوە ناشیرینەکەی پرسیوە ئەم کیژە چیەتی؟ وتویەتی گەورەم ئامۆزامە و هاوسەرمە، بەڵام کەنیزەکەکە بە درۆی خستوەتەوە. پاشایش توڕە بووە و فەرمانی داوە بیرازێکی باشی بکەن. دواتر لە بەندیخانەی توندکردووە. بەڵام بۆ ئەسپە دارینەکە زانیاریم نییە. ئەمجا کوڕە پاشا لەو پیاوە چووە پێش و زۆر بە ڕێزەوە پرسیاری ناوی شارەکە و ناوی پاشای لێ پرسی، ئەویش پێی وت. کە ناوی شار و ناوی پاشاکەی زانی ئەو شەوە زۆر بە دڵخۆشیەوە لێی نووست. بۆ سبێنێ کەوتە ڕێ بەرەو ئەو شارە. کە گەشتە دەروازەی شار ئێوارە بوو. بۆیە پۆلیسەکان گرتیان و ڕەوانەی بەندیخانەیان کرد، چونکە هەر کەسێکی نامۆ کە ئەهاتە شار ئەیان بردە لای پاشا، پاشایش ناوی لێ ئەپرسی کارەکەی چیە لە کوێوە هاتووە؟ بەڵام ئێواران نەئەبوو گیراوەکانی قەراغ شار ببرێنە بەردەم پاشا، ئەیانخستنە بەندیخانەوە ڕۆژی دواتر ئەبران، سەرۆکی بەندیخانەو پۆلیسەکان کە کوڕە پاشایان بینی هێندە شۆخ و جوان بوو زۆریان ڕێز گرت لەلای خۆیان دایاننا، ئێوارەش لەگەڵ ئەوان نانی خوارد، ئەمجا لێیان پرسی خەڵکی چ وڵاتێکیت؟ ئەویش لە وەڵامدا وتی خەڵکی وڵاتی فارسم، مەملەکەتی کیسراکان. کە گوێیان لەم وەڵامە بوو دەستیان کردە پێکەنین. ئەمجا یەکێکیان وتی، من زۆر گەڕاوم و هەواڵی وڵاتانێکی زۆرم بیستووە لەم کابرا کیسراییە درۆزنترم نەبیستووە. یەکێکی تریان وتی، لەو ڕەوش خراپتر و ناشیرینترم نەدیوە. کوڕە پاشا لێی پرسین، چۆن زانیتان ئەو پیاوە فارسە درۆزنە؟ وتیان وای دانابوو کە زانا و حەکیمە. ئەو کاتەی پاشا گرتبووی کیژێکی جوانیشی لە گەڵ بوو، ئەسپە دارینەیەکیشی پێ بوو. ئێستا لە گەنجینەی پاشادایە. کەنیزەکەکە شێتە. ئەگەر ئەو پیاوە زانا و پزیشک بوایە ئەو کەنیزەکە جوانەی چاک ئەکردەوە، کەچی پاشا لە تەقەللای ئەوەدایە ئەو کەنیزەکە چاک بکاتەوە. پیاوە ناشیرینە درۆزنەکەشی کە باسمان کرد لێرە لای خۆمان لە بەندیخانەیە. هەر کە شەوی لێ دێ هێندە قێژێنە وەگری هەراسانی کردوین و ناهێڵێت بروین کوڕە پاشا کە ئەمەی بیست بۆی دەرکەوت زانا فارسەکە لێرەیە شەو کاتی نووسن کوڕە پاشان خستە هەمان بەندی خانە و دەرگان لە سەرداخست زانا فارسەکە کەوتە خۆلاواند نەوتی خاکم بەسەر چیم بە خۆم و بە کوڕە پاشا کرد چۆن سرم لە کچە پاشای شتێکدا کارێکم کرد کە نەئەبوو بمکردایە هەر کەسێک کارێکی خراپی کرد وەکو منی لێ بەسەردێ ئەمانەی بە زمانی فارسی ئەوت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە کوڕە پاشا ئەم لاوانەوەی بە زمانی فارسی بیست پێی وت تاکەی ئەگری ئەمە کەسی تر توش نەبوو تۆ نەبێ زاناکە لەگەڵ کوڕە پاشا هۆگر بوو ئەو شەوەیان پێکەوە بەسەر برد بۆ سبینێ پۆلیسەکان کوڕە پاشان بردەلای پاشا و پێیان وت کە ئەم کوڕە دوێنێ درەنگانێ هاتووە و ئێمەش گرتومانە و لە بەندی خانەدا بووە تا ئەم بەیانە ئەمجا هێناومانەتەلاتان پاشا لێی پرسی لە کوێ هاتوویت ناوت چییە چ کارەی کوڕە پاشا لە وەڵام داوتی ناوم بە زمانی فارسی کەمێک نالەبارە لە وڵاتی فارسەوە هاتووم کاریشم پزیشکی و دەرمانگەریە وڵاتانە گەڕێم بۆ چارەسەرکردنی نەخۆشان چونکە ئەمە کاری منە کە پاشا ئەمەی بیست زۆری پێ خۆش بوو، پێی وت پزیشکی بەڕێز لە کاتی خۆیدا هاتوویت، نەخۆشێکمان هەیە، گەر توانی چارەسەری بکەی چیت ئەوێ ئەت دەمێ. کوڕە پاشاش وتی قوربان، شێوە شێتبوونەکەیم بۆ بگێڕەوە لە کەیەوە تووشی بووە، چۆن ئەو کچە و ئەو ئەسپە و ئەو فارسە کە خۆی بە پزیشک دانێ دەستت کەوت؟ پاشا لە نووکەوە بۆی گێڕایەوە، ئەمجا پێی وت، زانا و پزیشکەکە لە بەندیخانەدایە. ئەمجا کوڕە پاشا پرسی، قوربان ئەی ئەسپە دارینەکە لە کوێیە؟ پاشا لە وەڵامدا وتی، لە داڵانی کۆشکدا هەڵگیراوە. کوڕە پاشا لە دڵی خۆیدا وتی، باشترین ئیش ئەوەیە جارێ با بچم سەیرێکی ئەسپە دارینەکە بکەم، گەر نەشکابوو ئەوە بە ئاواتی خۆم گەیشتووم. خۆ ئەگەر شکاندبوویان ئەوا ئەبێ کارێک بکەم ژنەکەم ڕزگار بکەم. بە پاشای وت قوربان ئەبێت سەیرێکی ئەسپە دارینەکە بکەم بەڵکو هەندێ زانیاریم دەست بکەوێت و یارمەتی دەرم بێ بۆ چاکبوونەوەی نەخۆشەکە پاشا دەستی گرت و بردی ئەسپە دارینەکەی پیشاندا ئەویش بە هەر چوار لایدا سوڕایە و پشکنی لە دڵی خۆیدا زۆر خۆشحاڵ بوو کە ئەسپەکە نشکێنراوە ئەم جاوتی قوربان خوا پایدارت بکە ئێستا باکە نیزەکە بینم بەڵکو لەسەر دەستی مندا و بەهۆی ئەسپە دارینەکەەوە چارە سەر بکرێت ئەمجا پاشا فەرمانی دا ئاگان لەو ئەسپەتداری نەبێ پاشا کوڕە پاشای بردەوە بۆ ماڵ تاک و کەنیزەکەی پیشان بدا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆی بورانۆتەوە وەکو ئەوەی فیەی لێ هاتبێ کە دیار بوو بۆ ئەو واکە تا پاشا لە خۆی دوور بخاتەوە بۆیە کوڕە پاشا لێ چوە پێشوتی ئارام بە ئارام بە ئەم جا دەمی نایە پەناگوێ و بە هێواشی پێوت هێور بە ئیدی کارێ بکە پاشاوا بزانێ بەرەو چاک بوونەوە ئەچی من مێردەکەتم کوڕە پاشا لەمە دوا هەوڵەدەم زنجیرەکەی دەست بکەمەوە دواتر فێڵێک بکەین خۆمان لە دەست ئەم پاشا زۆردارە ڕزگار بکەین. کەنیزەکەکە کە کوڕە پاشای ناسی و قیژاندی و لە خۆشی دا بوورایەوە کە بە ئاگا هاتە وتی بە سەرچاوان بە زمانی شیرین قسە لە گەڵ پاشا دا کەم. ئەم جا کوڕە پاشا لە ژوورەکە هاتە دەر و چوو لای پاشا و بە خۆشیەوە پێی وت قوربان مژدە بێ کە کەنیزەکە چاک بۆتەوە. فەرموو بچۆ سەردانی، بەڵام با زمانت شیرین و مامەڵەت لە تەکیدا نەرم و نیان بێ. پاشا چووە لای کەنیزەکەکە ئەویش کڕنۆشی بۆ برد و بەخێراتنی کرد. پاشا بەمە زۆر خۆشحاڵ بوو، ئینجا فەرمانی دا بیبەنە گەرماو، کە هاتە دەرەوە جلوبەرگی ڕازاوەی لەبەر بکەن و بە زێڕ و زیو بیڕازێننەوە. ئەمجا چووە لای کوڕە پاشا و پێی وت، چاکبوونەوەی بەهۆی بەرەکاتی تۆوە بوو. خوا پیرۆزی تۆمان بەسەردا بڕژێنێ کوڕە پاشا وتی پاشای بەڕێز ئەبێت هەندێک لە سوپا ببیتەوە ئەو شوێنەی ئەم ژنەت لێگرتووە لەگەڵ ئەسپەت دارینەکەدا تاکو لەو شوێنەدا جنۆکەکان بە جۆرێک لە گیانی دەربکەن کە نەتوانن جارێکی دی بگەڕێنەوە گیانی پاشایش فەرمانی دە هەندێک لە چەکداران بستنەوە هەمان مێرگزار و ئەسپەتداری نەش ببەنەوە هەمان شوێن کەنیزەکەکەشیان لەگەڵ خۆیان بردە هەمان شوێن کۆبوونەوە بێ ئەوەی بزانن چی ڕووئەدا ئەمجا کوڕە پاشا کەوا خۆی دەرخست بوو پزیشکە فەرمانی دابوو کەنیزەکەکە و ئەسپە دارینەکە دوور لە قەرەباڵغی و پاشاوە ئامادە بکەن بە پاشای وت بە یارمەتیت بۆنی بخورد دروزەکەم عەزی ماخوێنم تاکو جنۆکە لە لەشی دەربکەم ئەمجا ئەچم کەنیزەکەکە ئەخەمە پاش کۆم لەو کاتەدا ئەسپە دارینەکە بە هێزی جنۆکە دەرپەڕیوەکان لە لەشی نەخۆشەکە بەرەو لای تۆ ئەجوڵێن ئیتر چاکەبێتەوە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. شەهرەزاد وتی ئەم جاشە زۆر دڵخۆش بوو چاوەڕێی کرد کوڕە پاشا سواری ئەسپە دارینەکە بوو، کەنیزەکەکەی خستە پاشکۆی خۆی و جوان دایبەست. ئەمجا کەڵەشێرەی فڕینی بادا. ئەسپەکە فڕی و چووە ئاسمان، پاشاش چاوەڕێ کرد. ئەسپەکە لە ئاسمان ون بوو. ئەو هەموو سەربازەش سەیرەکەن و سەراسیمەن. پاشاش تا نیوەڕۆ چاوەڕێ بوو. دواتر بێ ئومێد بوو لە گەڕانەوەی ئەسپە دارینەکە، زۆر پەشیمان بوو کە متمانەی بەو شێوە دابووە کوڕە پاشا. فەرمانی دا گەڕانەوە شار. لەو لایشەوە کوڕە پاشا بە دڵی خۆشەوە بەرە وڵاتی خۆی بۆوە. کە گەیشت لە کۆشکی باوکی لای دا و نیشتەوە. ئەم جا ئەسپەکەی توند و تۆڵ بەست و خۆی کرد بە لای دایک و باوکی دا سڵاوی لێ کردن و پێی ڕاگەیاندن کە کەنیزەکەی خێزانی هێناوەتەوە. ئەوانیش زۆریان پێ خۆش بوو. لەو لایشەوە پاشای ڕۆم چووە ناو کۆشک. زۆر خەمبار دەستە و ئەژنۆ دانیشت. وەزیرەکان و پیاوماقووڵانی دەوڵەت هاتنە سەردانی و پێیان وت، خوا پایەدارت بکا. بەختمان یاوەر بوو کە لە فڕوفێڵی ئەو ساحیرە ڕزگارمان بوو. لەو لایشەوە شار ڕازێنرایەوە، ئاهەنگ گێڕرا بۆ هاتنەوەی کوڕە پاشا و ژنەکەی، بوو بە شای و لۆغان. ئاهەنگ مانگێک لە شاردا درێژەی کێشا. پاشاش لە داخی دوورکەوتنەوەی کوڕەکەی بە هۆی ئەو ئەسپە دارینەوە، ئەسپە دارینەکەی تێک و پێک شکان. کوڕە پاشایش نامەیەکی بۆ باوکی ژنەکەی نووسی و، کاروانێک دیاری و خەڵاتی لەگەڵ ژنەکەی ناردەوە بۆ وڵاتی خەزووری، کە کاروانەکە و شازادە گەیشتە وڵاتی سەنعا، کچەکەیان بە باوکی گەیان، لەگەڵ نامەکەدا زۆر خۆشحاڵ بوو، دوای ماوەیەک پاشا کچەکەی ناردەوە بۆ زاواکەی و نامەیەکیشی بۆ ناردبوو، تێیدا پێ خۆشحاڵی خۆی نووسیبوو. ئێدی ساڵی چەند جارێک نامەی بۆ زاواکەیە نووسی و بەدوایە ئەنارد. دواتر پاشای باوکی زاوا مرد و کوڕەکەی بووە جێنشینی و دەستی کردە ئاوەدان کردنەوە دانیشتوان زۆری لێ ڕازی بوون دواترخوا ئەم پاشایەشی بەسەر کردەوە و کۆتاییان هات شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەم بوو. شەهرەزاد وتیە گێڕنەوە لە زەمانی زوو ساڵانی کۆنی بەسەرچوو پاشایەکی بەتوانا خاوەن دەسەڵات و دانا هەبوو وەزیرێکی هەبوو ناوی برایم بوو کچێکی بوو ناسک و نازدار وەک گوڵی هەنار ژیری بەبڕشت جوان و بەڕەوشت ئارەزووی زۆری هەواڵ بوو بە شعرەوە سەری قاڵ بوو ناوی دەسکە گوڵ بوو بۆیەش ئەو نازناوەی لێنرا بوو هێندە ناسک بوو بە بای باوەشێن سەرکوڵمی ئاڵی پڕەبوو لە خوێن پاشا زۆر پێی خۆش بوو کە ئەیتوان پاشای شار ساڵانە یاری تۆپی لە شاردا ڕائگەیان ئەو ساڵەش وەکو جاران یاری ڕێخست کچە وەزیر هاتە بەر پەنجەرە بۆ سەیرکردن. لە کاتی یاریکردندا لایەکی کردەوە لە نێو سەربازەکاندا لاوێکی بینی کە بێ وێنە بوو لە قۆزی و جوانیدا ناوشان پان کەڵەگەت. کچە وەزیر سەیرێکی دایەنەکەی کرد و پرسی ئاخۆ ئەو لاوە ناوی چی بێ؟ پیرێژن وتی زۆربەی سەربازەکان کەڵەگەتن کامیان کچە سێوەکەی دەستی لە ئاستی بەردایەوە بەرسەری کوڕەکەوت و سەری بڵند کرد کچەوە زیری بینی کە وەکو ئەستێرە بوو بە کەمەری مانگەوە ئیدی چاوی لەسەر ئەو کچە لا نەبرد کە یاریەکە کۆتای هات دەستکە گوڵ لە پیرێژنەی دایانی پرسی ئەو لاوەی پیشانم دایت ناوی چییە؟ ئەویش وتی ناوی ئەنەس وجودە کچە سەیرێکی بادە ئەم جاهناسەی کەڵکێشا و پەڕێک هێنا و شعرێکی تیانوسی پارچەیەک ئاوریش مێنا و شعرەکەی خستە ناوی و پێچایەوە و خستێ ژێر سەرینەکەی تومەس یەکێک لە دایەنەکانی چاوی لە کارەکەی بێ دێت و بە گفتوگۆ سەرقاڵیەکە تاکو خەوی لەکەوێت ئەمجا دەستی ئەبات و ئاوریشمە لولکراوەکەی لە ژێر سەرینەکە دەرهێنا و خوێندیەوە بۆی دەرکەوت کە ئەیەوێت ببێتە ژنی ئەنەزوجود دواتر خستیەوە شوێنی خۆی کە دەستکە گوڵ بە ئاگا هاتەوە دایەنەکە پێیوت خاتون هەرگیز هەستی خۆت مەشارەوە با خەفەتبار نەبیت و دواتر نەخۆشت نەخە دەستکە گوڵی ژووتی دایە گەورە دەرمانی ئەم نەخۆشیەم چییە؟ ئەویش وتی پشت بەخوا خۆم دەرمانی بۆ ئەدۆزمەوە کە دەسکە گوڵ ئەمەی بیست زۆر دڵخۆش بوو دواتر لە دڵی خۆی داوتی ڕازی دڵی خۆم بە کەس ناڵێم بەم پیرێژ نەژ ناڵێم تاکو و تاقی نەکەمەوە ئەم جا پیرێژ نەوتی خاتونم شەو خوا بە خێری بگێڕێ لە خەومدا وەکو یەکێک پێم بڵێ کە خاتوو دەستکە گوڵ ئەیەوێ شوبکە بە ئەنەزوجود یارمەتی بدە تاکو شووی پێ بکە نهێنی خاتونەکەت بپارێزە خێری باشت دەستگیرە بێ وا خەوەکەم بۆ جێڕایتەوە تۆش چیت پێ باشەوە بکە کە دەستکە گوڵ ئەمەی بیست زۆر خۆشحاڵ بوو پارچە ئاوریشمە لول کرا و بەسراوەکەیدا دەستی کە شعرەکەی تابوو پێیوت دەبڕۆ ئەم نامێ بەرە بۆ ئەنەز وجود و بۆستە تا وەڵامەکەت ئەداتەوە. پیرێژنە وەری گرت و ڕۆیشت. کە چووە لای ئەنەس، بە پیریەوە هات و دەستی ماچ کرد. نامەکەی لێ وەرگرت و خوێندیەوە. کە تێگەیشت پێی وت، ئێستا وەڵامی ئەم نامەیە لە پشتەکەی ئەنووسمەوە. کە نووسی دایە دەستی و پێی وت، ئەی دایەن! ئەمە بدە دەستی خاتوونەکەت و ئاگات لێی بێ. دایەنەکەش وتی بە چاوان. شەهرەزاد وتی کەنیزەکەکە نامەکەی لە دایەنەکە وەرگرت و گەڕایەوە ماڵ دەست کە گوڵ لێ وەرگرت ماچی کرد و خستێ سەرسەری ئەمجا دەستی کردە خوێندنەوەی دواتر چەند دێڕێکی لە دامێنی نامەکەەوە بۆ نووسی و دایە دایەنەکە و فەرمانی پێدا بیباتەوە بۆ ئەنەز وجود ئەویش نامەکە هەڵگرت و ڕۆیشت لە دەرگایدا دەرگاوان لی پرسی ئەوە بۆ کوێ چیت کەنیزەکەکە زۆری پێ ناخۆش بوو لە داخدا وتی ئەچم بۆ گەرمە و لێی دا و ڕۆیشت، بەڵام هێندە شپرزە بوو نامەکەی لێ کەوتە خوارەوە، لەو لایشەوە وەزیر لە سەر کورسییەک لێی دانیشتبوو، یەکێک لە خزمەتکارانی کۆشک نامەکە لە سەر زەوی و لە بەردەم دەرگا دا ئەدۆزێتەوە. بۆیە بە پەلە ئەیباتە ژوورەوە و ئەیداتە دەست وەزیر و ئەڵێت، ئاغام، ئەم نامەیەم لەبەر دەرگای ماڵی خۆماندا دۆزیوەتەوە. وەزیر لێ وەرگرت و دەستی کردە خوێندنەوەی. کە ورتر سەرنجی دەست و خەتەکەی دا بۆی دەرکەوت دەسکە گوڵی کچی نووسیوێتی. بە نامەکەوە چووە ژووری دایکی، ژنەکەشی پرسی، ئەرێ ئەوە چی ڕووی داوە؟ وەزیریش نامەکەی دایە تاکوو بیخوێنێتەوە. ژنەکەشی چاوانی پڕ فرمێسک بوو بەڵام زوو سڕیەوە و دانی بەخۆی داگرت ئەم جاوتی پیاوەکە ئەم کێشەیە بەگریان چارەسەر نابێت ئەبێت زۆر وریایەنە مامەڵی لەگەڵ بکەین تاکو و ناموسمان بپارێزین کەوتە دڵدانەوەی وەزیر ئەیژوتی من خەمی کچەکەی خۆمە ئەی بیرت چۆوە کە سوڵتان چەندی خۆشەوێ ژنەکەی وتی لەبەر دوو هۆ ئەترسم یەکەم دەستکە گوڵ کچمە دووەم تۆیش وەزیری سوڵتانیت ئەترسم کێشەی گەورەمان بۆ دروست بکە تۆ ئەڵێ چی وەزیر وتی پەلەمەکە با دوو ڕکات نوێژی ئیستیخارە بکەم شەوی سێ سەد و شەست و پێنج. شەهرەزاد وتی ژنەکەشی شوێنی وەزیری مێردی کەوت و پێی وت، ئەزانی کێوێک هەیە ناوی کێوی لەبارچوونە هێندە بڵندە کەس ناتوانێت پێیدا سەر بکەوێ لەوێ کۆشکێکی بۆ دروست بکە کچەکەمانە خێن ئەو کۆشکە ئێدی دەستی کەسی پێدا ناگا وەزیر بیرۆکەکەی بەدڵ بوو بۆیە فەرمانی دا وەستای خانوو و دارتاش و کرێکارێکی زۆری ڕەوانەی ئەو چێوە کرد و پێیوتن ئەمەوێت کۆشکێکی تۆکمەم لە لاپاڵی ئەو چێوەدا بۆ دروست بکەن وەستا و کرێکاران کەوتنە کارکردن. دوایی کۆشکەکە کۆتای هات ئەم جا وەزیر زەخیرە و خواردنی ساڵێکی بۆ ئەو کۆشکە کڕی و ڕەوانەی ئەوێ کرد ڕاخەر و پێداویستی ڕازاندنەوەی کۆشکیشی نرد چەند خزمەتکار و کەنیزەکیشی بۆ خزمەتی دەستکە گوڵ ڕەوانە کرد ئەم جا شەوێکیان بە کچەکەی وت شوێنم بکەوە با بڕۆین دەستکە گوڵ لە چوونە دەرەوەیدا ئەم شعرەی لەسەر دەواازەی کۆشکی خۆیان نووسی دەروازە گەر هات ئا ئەو دڵدارە سڵاوی منی لێکە هەژارە هەواڵی منی پێ بگێنە نازانێ من لە کوێم ئێوارە خۆشم نازانم بەرەو کام جێگە چارە نووسەکەم وا نادیارە شەو بە دزییەوە ئەمبەن و ئەڕۆن، پەپوویش بۆم ئەگری لەسەر ئەو دارە. عاشق و مەعشووق کە لێک دابڕان، حەرب حەرب بە خوا خەڵکە هاوارە. پیاڵەی دوورییەکە وا سەرڕێژ بووە، تاڵاوی خەمت پێکی دووبارە. ئیتر دایانە پێش سواریان کرد و لەگەڵ خۆیان بردیان دەشت و دۆڵ و شیویان بڕی ڕۆشتن تا گەشتنە دەریای گەنجینە ئەم جا ڕەشماڵیان هەڵدا و ئەو ڕۆژە لەوێ ماندوێتیان دەرچوو دواتر کەشتیان هێنا و کچەوە زیر و خێزانەکەیان سوار کرد و پەڕینەوە بە کێوەکەدا هەڵگەڕان و چوونە کۆشکە نوێیەکە خۆشیان گەڕانەوە کە لە دەریاکە پەڕینەوە کەشتەکەیان شکان. شەوی سێ سەد و شەست و شەش. شەهرەزاد وتی کە ڕۆژ بۆوە ئەنەس وجود هاتە دەر و بەرەو ماڵی وەزیر چوو بەڵکو یەکێکی ئەو ماڵە ببینێ کە سەیری دەواازەی ماڵیانی کرد و شعرەکەی خوێندەوە لە هۆش خۆی چوو کە بە ئاگا هاتەوە ئارامی لەبەر هەڵگیرا نێزانی چی بکە سەیری خۆی کرد حاڵی پەرێشانە، ناچار بەرەو ماڵ گەڕایەوە، تاکو شەو لە دڵەڕاوکێدا بوو. شەو سەری خۆی هەڵگرت ڕۆیشت بێ ئەوەی خۆیشی بزانێ بۆ کوێ ئەچێ. ئەو شەوە تاکو بەیانی و ڕۆژی دواتر دەشت و چۆڵی گرتە بەر. ئیدی زۆر ماندوو تینوو بوو چونکە هەتاوێکی زۆر گەرم بوو. دواتر سەیرێکی کرد ئەوە چەند دار و درەختێکە و جۆگەلەیەک ئاو بەلایدا ڕوە. ئەویش بەرەو سێبەری دارەکان چوو دەستی کردە ئاو خواردنەوە بەڵام ئاوەکە لە دەمیدا خۆش نەبوو زەفت هەڵگەڕابوو ماندوو بەزەیی بەخۆی داهاتەوە دواتر ئەوێشی جێهێشت و کەوتە ڕێ دوای کەمێک شێرێک هاتە ڕێی ملی توکن دەمی بە هێندەی دەرگایە کراوە بوو کەڵبەکانی لە شفرەی فیلە چوو کە ئەنەس وجود ئەمەی بینی، ڕووی کردە قیبلە و شایەتمانی هێنا و لە دڵی خۆیدا وتی، ئەم شێرە ئەم خوا. ئەویش بیری کەوتەوە کە لە کتێبدا خوێندوێتیەوە، شێر بە پیاهەڵدان فریوە خوا. پێی وت، ئەی شێری دارستان، پاشای دڕندەیان، بەزەیت بە عەشق و تاسەی من دابێتەوە. شێرە قنچکەی گرت و دانیشت، کەوتە کلکە لەقە. ئەنەسلوجود ئەمەی وت. زۆری وەکو من لە کفندان. تۆیش من ئەکوژی شێری بیابان. توخوا مەمکوژە، با لۆمە نەکرێم، ئەی پاڵەوان و پاشای دڕندان. لەوە چوو شێرەکە لە شیعرەکە گەیشتبێ، بۆیە چاوانی بە فرمێسک بوو، بەرەو ئەنەزوجود چوو. دەم و چاوی لستەوە ئیشارەتی دایە کە شوێنی کەوێ ئەویش شوێنی کەوت شێرەکە پێشی کەوت و ئەمیش بەدوایدا نزیکەی سعاتێک بەڕێوە بوون تاکو گەشتە سەر شاخێک ئەم جا شێرەکە سەیری شوێن پێی کۆمەڵە کەسێکی کرد بۆی دەرکەوت کە ئەم شوێن پێیانە ئەیان باتە شوێنی کۆمەڵە کەسێک کە ئەنەس بۆیانە گەڕێت ئەمجا شێرەکە بە شوێن پێیەکاندا ڕۆشت و ئەنە زووجود بە دوایدا کە شێرەکە هەستی کرد ئەنە زووجود شوێن پێیەکان ئەناسێتەوە گەڕایەوە ئەوش بە تەنیا لەگەڵ پێیەکاندا هات و دوای چەند شەو و چەند ڕۆژ گەیشتە سەر دەریایەکی مەزن شەپۆلی زۆر تون قوڵ و بێبن دوای بیرکردنەوە گەشتە ئەوەی کە ئەو کۆمەڵە کەسە بە دەریادا چوونەتە ئەوبەر کە بێ ئومێد بوو لەو لاوە لی کەوت بە گریانەوە ئەم شعرانەی وت وا دڵی منت کرد بە ڕمەوە ئاخر لەم دەریا چۆن پڕمەوە چاوانم هێندە فرمێسکان هەڵڕشت سورن بە کەلەی کاس وڕمەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو